گەیشتینە بەشی چوارەم. پێشنیار بۆ سوود وەرگرتنی ئەم کتێبە، یەکەم، ئەگەر دەتانەوێت زۆرترین سوود لەم کتێبە ببینن دەبێت سیفەتێکی حەتمیتان تێدا بێ کە ئەویش بەهرەی تاکەکەسییە کە لە هەر یاسا و ڕێسایەک گرنگترە ئەگەر ئەم مەرجە بنەڕەتیە نەبێت ئەوا فێربوونی هەزاران یاسا و ڕێساش چیدی بە کەڵک نایەت لە لایەکی ترەوە ئەگەر ئەم بەهرە بنەڕەتیانە لە ناخدا هەبێت تەنانەت بەبێ خوێندنەوەی دەستوورە پەیوەندیدارەکانیش ئەنجامی سەرسوڕهێنەر بەدەست دەهێنن. ئەم مەرجە پێویستە بریتییە لە حەزی قووڵی فێربوون و ئیرادەی بەهێز بۆ سەرخستنی توانایی و لێهاتوویی خۆمان لە ڕەفتار و مامەڵەماندا لەگەڵ خەڵک. چۆن دەتوانن وەها هاندەرێک لە ناختاندا دروست بکەن بەهۆی بیرخستنەوەی بەردەوامی خۆتان کە چەندە ناواخنی ئەم کتێبە بۆ من بەبایەخ و گرنگە ئەم ڕاستیە وێنا بکەن کە زاڵبوون بەسەر ئەم بنەمایانەدا چەندە یارمەتیتان دەدات بۆ دەستخستنی بەرهەمی زیاتری کۆمەڵایەتی و ماددی. بەردەوام بە خۆتان بڵێن سەروەت و داهات و بەختەوەری و داهاتی من پەیوەستە بە لێهاتوویی منەوە لە شێوازی مامەڵەم لەگەڵ خەڵکدا. دووەم، سەرەتا هەر یەک لە بەشەکانی بە خێرایی بخوێنەوە تا بەرچاوڕوونییەکتان لێی هەبێت. مومچینە ئەم کارە هانتان بدا دەستبەجێ بەشێکی تریشی بخوێنەوە، بەڵام ئەم کارە مەکەن ئەگەر ئەمەی مەبەستان لە خوێندنەوەی تەنها سەرگەرمی بێ، بەڵام ئەگەر مەبەستان لە خوێندنەوەی ئەوەیە لێهاتوویی خۆتان لە پەیوەندیە مرۆڤایەتیەکاندا سەربخەن ئەوا لە سەرەتاوە هەر بەشێکی کە خوێندوتانەتەوە بە لەسەرخۆییەوە کاربکەن تا ڕەنجتان بەفیڕۆ نەچێت. سێهەم، لە کاتی خوێندنەوەدا بە بەردەوامی هەڵوێستە بکەن و دەربارەی ئەوەی کە خوێندوتانەتەوە بیربکەنەوە و لە خۆتان بپرسن چۆن و لە چ کاتێکدا دەتوانن هەریەکە لە پێشنیارەکانی ئێمە بەکاربێنن ئەم جۆرە خوێندنەوەیە یارمەتیەکی زیاترتان دەدات تا وێنەی تانجیەک کە چۆن بە خێرایی کەروێشک ڕاو دەکات، بابەتەکان بە خێرایی بە مێشکدا بگوزەرێنن. چوارەم، لە کاتی خوێندنەوەدا قەڵەمێکی سوور یان پاندانێک بە دەستەوە بگرن و لە کاتێکدا کە دەگەنە خاڵێکی بەسوود ئەوا لە تەنیشتیدا هێڵێک بکێشە، ئەگەر خاڵێکی زۆر گرنگ بوو ئەوا بە ژێر هەموو دێڕەکاندا هێڵ بکێشە یان ئەوەی کە بە نیشانەی چوار ئەستێرە دەستنیشانی بکە. ئاماژەدانان و هێڵکێشانی کتێبێک خوێندنەوەی سەرنجڕاکێشەرتر دەکات و یارمەتی دەدات بە خێراییەکی زیاتر بەسەر بابەتەکاندا بچنەوە. پێنجەم، من پیاوێک دەناسم کە بۆ ماوەی پانزە ساڵ لە دامەزراوەیەکی قەرەبوودا بەڕێوەبەر بووە. ئەم پیاوە هەموو مانگێک ئەو گرێبەستانەی کۆمپانیاکەی دەخوێندەوە. بەڵێ ئەو هەمان گرێبەستی مانگ بە مانگ و ساڵ بە ساڵ دەخوێندەوە. بۆچی؟ لەبەرئەوەی بەپێی تەجروبە بۆی دەرکەوتووە کە تا کرێی لەبەرکردنی تێکڕای مەرجەکان، مەرجەکان و خوێندنەوەی بەردەوامی گرێبەستەکانە. دیلکارنگی دەنووسێ من جارێک یان دوو ساڵ بۆ نووسینی کتێبێک دەربارەی هونەری وتاردان کاتم سەرف کرد، بەڵام لەگەڵ ئەوەشدا هەست دەکەم دەبێت چەند جارێکی تر بەسەریدا بچمەوە تا بیهێنمە بیرم کە لە کتێبەکەمدا چیم نووسیوە. ئەو خێرایەی کە بابەتەکان لەبیر دەکەین بەڕاستی سەرسوڕهێنەرە. لەبەرئەوە ئەگەر دەتانەوێت سوودێکی واقیعی و هەمیشەیی لە خوێندنەوەی ئەم کتێب ببەرن وانەزانن کە یەک جار خوێندنەوەی بابەتەکان بەس بێت پاش ئەمەی کە بە وردی خوێندووتانەتەوە هەر مانگێک دەبێت چەند سەعاتێک بۆ پێداچوونەوەی بابەتەکانی تەرخان بکەن. هەر ڕۆژێک ئەم کتێبە بخەنە بەردەمی خۆتان لەسەر مێزی کارەکەتان و تا ئەو جێگەی کە دەتوانن بە بابەتەکانیدا بچنەوە بەردەوام خۆتان تەڵقین بکەن کە چ بەهرەیەکی باڵا و دەوڵەمەندتان لە ناخدا هەیە بۆ گەشە و پێشکەوتن ئەوەتان لەیاد نەچێ بۆ ئەوەی کە بەکارهێنانی ڕێساکانی ئەم کتێبە ببێتە شتێکی عادەت و سوودیان لێ وەربگرین پێویستە بەردەوام خاڵەکانی ناو ئەم کتێبە بخوێنینەوە و پەیڕەویان بکەین هیچ ڕێگەیەکی تریش نییە شەشەم جارێکیان بەرنارشۆ وتی ئەگەر ئێوە شتێک فێری کەسێک بکەن ئەو هیچ فێر نابێ. شۆڕ ڕاست دەکات، فێربوونی کارێک چالاکە. ئێمە بە هەستان بە ئەنجامی کارێک شت فێر دەبین. هەر بۆیە ئەگەر دەتانەوێت ڕێساکانی ئەم کتێبە لە مێشکتاندا بچەسپێت هەوڵ بدەن لە هەر هەلێکدا کە گونجا بەکاری ببەن. ئەگەر ئەم کارە نەکەن ئەوەی کە خوێندووتانەتەوە بە خێرایی لە بیری دەکەن و تەنها زانستە لە مێشکتدا دەمێنێتەوە کە بەکاری دەگرن. پێ دەچێت هەندێ جار بەکارهێنانی خاڵە نووسراوەکانی ئەم کتێبە دژوار بێ. من ئەمە دەزانم چونکە خۆشم. کە ئەم کتێبەم نووسیوە هەندێ جار بەکارهێنانی بڕێک لە دەستوورەکانیم لە لا دژوار بووە بۆ نموونە کاتێک کە لە کەسێک ڕەنجاوم ڕەخنە لێگرتن و مەحکووم کردنی ئەو زۆر ئاسانتر بووە لە هەوڵدان بۆ دەرکی گۆشەنیگای ئەو دیارە ڕەخنە و تەشەر لێدان زۆر ئاسانترە لە پیاهەڵدان زۆر ئاسایی ترە کە ئێوە دەربارەی ئەوەی کە بەرامبەر دەیەوێت و هەروەها بابەتەکانی تریش هەر بۆیە لە کاتێکدا کە ئەم کتێبە دەخوێننەوە لە بیرتاندا بێت کە ئێوە هەوڵ نادەن زانیاری بەدەست بێنن بەڵکو لە هەوڵدان تا بە شێوازێکی نوێتر ژیان بەرنە سەر ئەم ڕاستییە کات بەردەوامی و ڕاهێنانی ڕۆژانەی پێویستە هەر بۆیە تا ئەو جێگەی کە دەتوانن لاپەڕەکانی ئەم کتێبە بخوێننەوە وەکو کتێبێکی بەردەست کە لە ناوەرۆکیدا دەستوری کارێکە لەمەڕ پەیوەندییەکانی مرۆڤ سەیر بکەن هەروەها کاتێک ڕووبەڕووی کێشەیەکی تایبەت دەبنەوە وەک چاککردنی منداڵ و یا هاوبیر و ڕاکردنی هاوسەرەکانتان لەگەڵ خۆتان و یاخود ڕازیکردنی کڕیارێکی تووڕە ئەوا خۆتان دوور بگرن لە کاردانەوەی لەپڕ و ئاسایی و سروشتی ئەم ڕێگەیە بە زۆری هەڵە دەبێت لەبری ئەوە لاپەڕەکانی ئەم کتێبە هەڵبدەنەوە و ئەو بەشانەی کە لە ژێر و لا تەنیشدا هێڵتان داناوە بخوێننەوە پاشان بەپێی ئەو دەستوورانەی کە تیایدا هاتووە کار بکەن ئەوکات دەزانن چی ڕوودەدات. حەوتەم، لەگەڵ هاوسەر، کوڕ یان هاوکارە ئیدارییەکانتان مەرج ببەستن، ئەگەر هاتوو ڕێساکانی ئەم کتێبەتان پێشێل کرد، ئەوا هەر جارەی دینارێک یان زیاتریان بدەنێ، ئەو ڕاهێنانانەی کە بۆ زاڵبوون بەسەر دەستوور و یاساکانی ئەم کتێبەدا ئەنجامی دەدەن، باوە کتێبێکی شیرین و سەرگەرمکەر وەها بێت. هەشتەم، بەڕێوەبەری یەکێک لە بانکە ناودارەکان واڵ ستریت لە میانەی ئەو وتارەی کە بۆ خوێنکارانی خولەکەی من پێشکەشی کرد باسی لە شێوازێکی زۆر کاریگەر کرد کە ئەو بۆ باشکردنی خۆی سوودی لێ وەردەگرت لەگەڵ ئەوەی لە خوێندندا پلەیەکی بەرزیشی نەبوو لەگەڵ ئەمەشدا ئێستا ئەو یەکێکە لە گرنگترین پسپۆڕەکانی کاروباری ماڵی ئەمریکا ئەو دانی بەوەدانا کە لە زۆربەی سەرکەوتنەکانیدا قەرزاری ئەو شێوازەیە کە خۆی دایهێناوە شێوازەکەشی بەمجۆرەیە هەوڵدەدەم تا بتوانم وشەکانی خۆی دەنووسمەوە. ساڵانێکی دوور و درێژ کە لە تیانووسێکدا تێکڕای ئەو چاوپێکەوتنانەی کە لە میانەی ڕۆژەکەدا هەمبووە دەنووسمەوە. ئەندامانی خێزانەکەم شەوی شەممە هیچ بەرنامەیەکم بۆ ڕێک ناخەن، چونکە ئەوان دەزانن عەسرانی هەموو شەممەیەک من کاتی خۆم بە شیکردنەوە و لێکدانەوەی کارەکانم بەسەر دەبەم و خەریکی نرخاندنی کارەکانم دەبم. بە واتایەکی تر پاش خواردنی شێو لە ئەندامانی خێزانەکەم جیا دەبمەوە و بە تەنهایی و تیانووسی ناوبراو دەکەمەوە دەربارەی ئەو وتووێژ و چاوپێکەوتنانەی کە لە میانەی هەفتەکەدا هەمبووە. بیر دەکەمەوە لە خۆم دەپرسم لەو کارە تایبەتەدا تووشی چ هەڵەیەک بووم وەیان چ کارێکی باشم ئەنجام داوە وەیا لە چ ڕێگەیەکەوە دەمتوانی ئەو کارە بە شێوەیەکی باشتر ئەنجام بدەم وە چ وانەیەک لەم شیکردنەوانە فێر دەبم. بۆم دەرکەوت کە ئەم نرخاندنە هەفتانەیە زۆرم سارد دەکاتەوە و بە زۆری لەو هەڵانەی کە تووشیان دەبم سەرم سوڕ دەمێنێ ئەگەرچی بە تێپەڕ بوونی ساڵەکان ئەم هەوڵانەم کەم بوونەتەوە تەنانەت لەم ڕۆژانەدا جاری وا هەیە پێم خۆشە کە پاش تەواو بوونی یەکێک لەو کۆبوونەوە ناوبراوانە بە خۆم ئافەرین بڵێم. ئەم سیستمی شیکار و لێکدانەوەیە کە بە قەڵەمی خۆم ساڵەهای ساڵە بەردەوامە، زیاتر لە هەر شتێکی تر لە سەرکەوتنەکانمدا کاریگەر بووە. ئەم شێوازە یارمەتی داوم تاکوو لە بڕیارداندا تواناییم زیاتر بکەم و هەروەها یارمەتیدەرێکی چاکم بووە بۆ ئەو پێگەیشتنانەی کە لەگەڵ خەڵکدا هەمبووە. بۆچی لە کاتی بەکارهێنانی ڕێساکانی ئەم کتێبەدا لە شێوازێکی هاوشێوەی شێوازەکەی لای سەرەوە پەیڕەوی ناکەن؟ ئەگەر ئەم کارە بکەن بەرهەمەکەی دوو شت دەبێت، یەکەم ئەمەی کە بۆتان دەردەکەوێت کە خەریکن خولێکی فێرکاری دەبینن کە لەگەڵ شیرین و سەرگەرمکردنەکەی زۆریش بەسە و هاوسوود بەخشە، دووەم ئەمەی کە دەگەنە ئەو ڕاستیەی کە تواناییتان لە بواری چاوپێکەوتنی خەڵک و شێوازی مامەڵەتان زیادی کردووە و لق و پۆپی بڵاو کردۆتەوە، نۆهەم. تیانوسێکی یاداشتی ڕۆژانە ئامادە بکەن بەردەوام ئەو سەرکەوتنانەی کە لە ئەنجامی بەکارهێنانی ڕێساکانی ئەم کتێبەدا چنگتان دەکەوێ تۆمار بکەن. وردەکاریەکانی هەر بوارێکیان بە وردی بنووسن. بەرواری پەیوەندیدار و بەرەنجامەکانی تۆمار بکەن. پارێزگاری کردنی وەها تیانوسێک هانتان دەدا کە هەوڵ و کۆششێکی زیاترتان لەم ڕێگەیەوە هەبێت، لە خوێندنەوەی ئەوانە لەزەتی زۆر دەبەن. بۆ ئەمەی کە زۆرترین سوودبەرن لەم کتێبە دەبێت ئەم خاڵانەی لای خوارەوە بەکاربگرن. شەوق و زەوقێکی ئاگرین لەمەڕ زاڵبوون بەسەر ڕێساکانی مامەڵەکردن لەگەڵ خەڵکدا لە خۆتاندا دروست بکەن. پێشەوەی بەشی دوایین بخوێننەوە ئەوا دووبارە هەر بەشێک بخوێننەوە. لە کاتێکدا کە دەخوێننەوە لە خۆتان بپرسن چۆن دەتوانن هەر دەستوورێکتان بەکاربگرن. لەژێر هەر بیرۆکەیەکی گرنگ و درەوشاوەدا هێڵبکێشە یاخود ئاماژە دابنێ. هەر مانگا بەسەر بابەتەکانی ئەم کتێبەدا بچنەوە. ڕێساکانی ناو ئەم کتێبە لە هەر کاتێکدا کە هەلی گونجاو ڕەخسا بەکار بگرە، بۆ چارەسەرکردنی کێشەکانی ڕۆژانەت لەم کتێبە وە کتێبێکی دەستی سوود وەرگرە. بە پێدانی دینار یا زیاتر بە یەکێک لە هاوڕێیان یاخود ناسراوەکان لە کاتی لادان لە یەکێک لە ڕێساکانی ئەم کتێبە خولە فێرکارییەکە بگۆڕە، بۆ چەشنێک لە سەرگەرمی شیرین هەموو هەفتەیەک ڕادەی پێشکەوتنی خۆتان بنرخێنن، لە خۆتان بپرسن چ هەڵەیەکتان تووش بووە، چ پێشکەوتنێکتان هەبووە و گرنگتر لەمەش چ وانەیەکتان بۆ ئایندە وەرگرتووە. لە کۆتایی ئەم کتێبەدا ئەو بوارانەی کە ڕێساکانی ئەم کتێبەتان تیا بەکار هێناوە بە بەروار و چۆنیەتی ئەنجامدانی ڕێسا تۆمار بکەن.